بسم الله الرحمن الرحيم بنابي خواي مهربان وبخشنتي نعمتي كورو بچوك والتين والزيتون سيون بهنجير وبزيتون وطور سينين سيون ديش بكيوي طور سينا وهذا البلد الأمين سوێندیش بەم شاری ئەمین و کەستیان نەترساوە کەمەکەیە لقد خلقنا الإنسان في أحسن تقويم سوێن بە هەموو ئەمانە ئێمە ئادەمی زادمان لە جوانترین شێوەی ڕێکوپێکیدا دروست کردووە ثم رددناه أسفل سافلين پاشانیش کە پیرە بێ ئەیگەڕینەوە بۆ پایەیە لە خوار هەموو پایەیەکەوە کە ئەوەتە پشتی کۆمە بێ و ئەگەر نەمرێ لە جێ خۆیان ئەکەوێ و ناتوانێ بجوڵێ إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون بەڵام ئەوانەی ئیمانیان هێناوە و کردەوەی چاکیان لە دنیادا بووە ئەوانە باوای شپیر ببن و بگەنە ئەو کڵۆڵی بداماویە لە قیامەتە پاداشتێکی نەبراوەیان بۆ هەیە فما يكذبك بعد بالدين كواتا باش اما هموي چی وات لێکا باوەڕ بە ڕۆژی جەزادانەوە نەکەی أليس الله بأحكم الحاكمين ئایا خوایەک کە ئەمە کردەوەی بێ کاری لە هەموو حکمڕانی ڕێک و پێکتر و بەڕێوجێتر نییە بەڵێ والله